کاسێتی یەکەم دیوی دووەم لە ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفرە ماوەیەکی دوور و درێژ لە بەردەم ئاوێنەکەی مامەوە و سەرنجی دەموچای خۆم ئەیا و ورد ئەبوومەوە من کێم فرودۆز وەک بانگم ئەکەن لووتم لە لووتی باوکم ئەچێ و دەمیشم لە دەمی دایکم. منیش فردۆسم، ناگۆڕێم، هەرچەندە جلوبەرگی نوێ و پێڵاوەکانم لە پێ بکەم. ڕقم لە ئاوێنە هەڵگرت. چیتر لێم نەئەڕوانی. وەک گەر لێی بڕوانم ئەوا تەنها بۆ ڕێکوپێکردنی جلوبەرگی و قژم دائەهێنم. لە پاشان جانتاکەم هەڵەگرت و ئەچم بۆ قوتابخانە. من قوتابخانەم خۆش ئەویست. لەبەرئەوەی کوڕان و کچانی زۆری لێبوو قسەمان ئەکرد و هەڵبەز و دابەزمان ئەکرد و پێ ئەکەنین و گڵۆپی بنێشمان ئەتەقان و تەمەرندمان ئەخوارد و ئەو کاتە هەموو شتێک تامێکی تایبەتی خۆی هەبوو ئینجا ئەگەڕامەوە بۆ ماڵەوە و ماڵم ڕێک ئەخست و پاکم ئەکردەوە و جلوبەرگی مام ئەشت و ژوورەکەیم ئەڕازانەوە ئوتوێکی بۆ کڕیبووم جلوبەرگ و عەمامەکەی لەگەڵ تڕبووش و کە دای ئەبیست پاشان گەرمکردنی لەسەر ئاگری کاقەزەکە ئوتوم ئەکرد و لە پاش خۆرئاوا کەمێک مامم لە ئەزهەر ئەهاتەوە و منیش خواردنم ئامادە ئەکرد و بەیەکەوە نانمان ئەخوارد پاشان من ئەچوومە سەر قەنەفەکە و ئەویش ئەچووە سەر جێگاکەی و بە دەنگی بەرز کتێبەکانی ئەخوێنەوە و منیش ئەچوومە سەر جێگاکەی و دەستکاری کتێبەکانیم ئەکرد و سەرنجی ئەو نووسینە ڕەشانەمایە کە لە لاپەڕەکانیان نووسرا بوو و هەوڵم ئایا هەنێکیان بخوێنمەوە ئەزهر جێگەیەکی بەبەهایە جیهانێکە بۆ خۆی تەنها پیاوان بۆیان هەیە بچنە ناوی و مامە مۆدەنگە بەرزەکەی لە کاتی خوێندنەوەیە سامناک و جێگەی سەرنجە پەنجە درێژ و گەورەکانی ترسێکی تیا بوو هەر کات ئەم گوشین شتێکی مناڵیم بەبیر ئەهاتەوە نەم ئەزانی چیە لە شەوە ساردەکانی وەرزی زستانە وەک ساوا لە باش لە باوەشی مامما خۆم گرمۆڵە ئەکرد و گەرمی ئەکردمەوە و گەرمم ئەکردەوە سرم لە سنگیا نقم ئەکرد و ئەمیز پێی بڵێم خۆشمەوێی بەڵام نەم ئەوت ئەمیز بگریم بەڵام نەش ئەگریام دواجار ئەنووسم نووسنێکی قوڵ هەتا بەیانی ڕۆژێک دوو چاری گەرم داهاتن و تا بووم مامم لە نزیکم دانیشت و سەری ئەشێلام دەست و پەنجەی ئەهێنا بە دەم و چاوما و ئەو شەوە تا بەیانی خەوم لێکەوت دەستی مام تون تون گرتبوو ئەو ڕۆژەی بەڵگەنامی تاوکردنی قۆناغی سەتایم لە قوتابخانە پێدرا مامم کاتژمێرێکی پچکۆلانی بۆ کڕیم و شەوەکەی لەگەڵ خۆی بردمی بۆ سینەما یەکەم جار بوو لە ژیانما بچمە سینەما لەوێ ئافرەتێکم بینی سەمای ئەکرد ڕان و سمتی دیار بوو پیاوێکیشم بینی دەستی کردە ملی ئافرەتێک و ماچی کرد منیش بە هەردوو دەسم دەموچاوم شاردەوە و نەم ئێۆرا لای لێ بکەمەوە بەلای ماممە مامم وتی ماچی دەم حەرامە سەما کردن حەرامە بەڵام من هەر نەم ئەوێرا سەیری دەم و چای بکەم ئەو شەوەش کە گەڕامەوە لە سینەما وەک جاران لە نزیک مام مادە ئەنیشتم و لە ژێر بەتانیەکەوە خۆم حەشار ئایا لە سەر قەنەفە پچکۆلانەکەی جاران ئەترسام و هەڵ ئەلەرزیم بە خەیاڵمە ئەهات ئێستا نا ئێستا پەنجە درێژەکانی مام لێم نزیک ئەبێتەوە پاش کەمێکی تر تا بەتانیەکە بەرز ئەبێتەوە لێوەکانی بەردەم و چاوم لێوم ئەکەوێت پەنجەکانی بەسەر ڕانمان بەرەو ژوور بۆ سەرەوە بە هێمنی دێت هەستێکی سیر بوو پێشتر وانە بووم هەروەک هەستم بە چێژێکی ونبوو ئەکرد لە جێگایەکی جەستەمە یاخود چێژێکی نوێ ناتوانم جێگاکەی دیاری بکەم وەک ئەوەی لە جێگایەکی دەرەوەی جەستەما بێت وای لێهات چوونە دەرەوە مام ڕوو لە زیاد بوون بوو بەیانیان بە خەبەر ئاهاتم و ئەمبینی ئەچووە دەرەوە شەوانیش پێش هاتنەوەی من ئەنووستم کاتێکیش کە پەرداخێک ئاو یان قاپێک خواردنم ئەدایە لێی وەرئەگرتم بێ ئەوی سەیرم بکات ئەو کاتانەش کە ئەنوستم سەرم ئەکرد بە ژێر بەتانیەکەیە گوێم هەڵئەخست بۆ تەپی پێی هەناسەکانم ئەشاردەوە و خۆم ئەکرد بە نوستوو چاوەڕوانی پەنجەکانی بووم تا بهاتایەتە لام گوێم لە جیڕی چرپاکەی بوو لەسەر سەری ئەنووست و ئەم دیو ئەو دیوی ئەکرد بۆم دەرکەوت کە خەوی لێکەوتۆ و کاتێک پرخە ناسراوە دووبارەکەی لەلام ئەبیست پاشا مام بوو بەم پیاوێکی تر چیتر نەی خوێنەوە وەک جاران پێش نووسن هەروەک تەڕبوش و ئەمامەکەی نابەست دەستێک جلوبەرگی نوێی کڕی و لە وەزارەتی کاروباری ئیسلامی کرایە فەرمانبەر و کچی مامۆستاکەی ئەزهری خواست و کردی هاوسەری خۆی لەپاشان مام داوای لێکردم بچمە قوتابخانە و قۆناغی ناوەندی بخوێنم ئینجا بردمی بۆ ماڵە نوێکەی تاکو لەگەڵ هاوسەرەکەی بژیم ژنەکەی ئافرەتێکی کوردە باڵای سپی پێست بوو کە بە ڕێگایە ئەڕۆیشت جەستەی لەبەر قەڵەوی ئەملاولای ئەکرد و ئەچووە سەر مراوی دەنگێکی ناسکی هێمنی هەبوو پڕ بوو لە ڕق و کینە و چاوەکانی ڕەش و گەورە و خەواڵ و مات بوو قاچەکانی مامی نەئەشۆرد و مامیشم لێی نەئەیا و دەنگی بەسەرا بەرز نەئەکردەوە بە ڕەوشت مامەڵەی لەگەڵ ئەکرد بەڵام ئەو جۆرە ڕەوشتە بێ ڕێزەی پیاوان لە مامەڵە کردنیا لە ئافرەتی ئەگرن هەستم ئەکرد مام هێندەی لێ ئەترسا خۆشی نە ئەویست چونکە لە ئاستێکی باڵایا بوو کاتێک گەر باوکی یاخود یەکێک لە ئەندامانی خێزانەکەی سەردانی بکردینایە مامم گۆشت و مریشکی ئەکڕی و تریقەی پێکەنینی دەنگی ئەیاوە بەڵام گەر پوری مامم بهاتایە بە جلوبەرگە گوندی نیشینەکانیەوە، ئەوا ژنەکەی مامم لە گۆشەیەکی ماڵەکەیا بێ دەنگ دوور دائەنیشت، زۆر جار لەگەڵ من لە ژوورەکەم ئەگریا و ئەیوت، گەرگەردانە ئاڵتونەکەم فرۆشت تاکو خوێندنی ئەزهەر تەواو بکات، بەیانیانیش سەبەتە هێلکەکەی و کولێرەی و کەرەکەی و خاڵی ئەکرد و ئەڕۆیشت. من پێم ئەوت داپیرەیەک دوو ڕۆژی دیکە لە لامان بمێنەرەوە، بەڵام مامم خوڵقی ناکرد، هاوسەرەکەشی بێ دەنگی لێ ئەکرد، کاتێک لە قوتابخانە ئەگەڕامەوە گسکم ئەیا و ماڵم خاوێن ئەکردەوە ژنەکەی مام تەنها خواردنی دروست ئەکرد و قاپ و قاچاخی پیسیشی بۆ من جێ ئەهێشت پاشان مام خزمەتکارێکی مناڵی هێنا لە ژوورەکەی منا لەگەڵ منا ئەنووست و من لەسەر جێگە و لەسەر زەوی لە شەوێکی ساردی شەوەکانی ستانا پێم وت وەر لەسەر جێگەکەی لای منەوە بن و بەڵام کاتێک ژنەکەی مام هات و بینی لەسەر جێگاکەی لای منەوە نووسووە لە هەردووکمانە یا ڕۆژێکیان لە قوتابخانە گەڕامەوە بینیم مام و ژنەکەی لێم تووڕەن تاوای لێهات مام جلوبەرگ و کتێبەکانی پێ کورمەوە و بردمی بۆ قوتابخانە لەو ڕۆژەوە لە بەشی ناوخۆیی ئەمامەوە و ئەنووسم لە کۆتایی هەموو هەفتەیەکیشا دایک و باوک و کەس و کاری قوتابیەکان ئەهاتن و تاکو قوتابیەکان مەرنەوە پێنجشەمان و هەینی لە ماڵەوە بەسەر بەرن منیش لەسەر دیواری بەرزی قوتابخانەوە سەیری دەرەوە خەڵکی مەکرد و وەک چۆن زیندانیەک لە زیندانەوە پەرۆشی دەرەوەیە سەرەڕای هەموو ئەمانە من قوتابخانەم هەر خۆش ئەویست کتێبی نوێ و زانستی نوێ و هاوڕێکانم سەرجەم لە تەمەنی خۆما بوون بەیەکەوە ئەمان خوێند هەریەکەمان بۆ ئەوی تر باسی ژیان و نهێنیەکانی یەکترمان ئەکرد هیچ کێشەیەکمان نەبوو تەنها بەرپرسی کار و بار و ڕێخستنی ناوخۆیی نەبێت کە ئافرەتێکی ڕق و بێکەڵک و بێ شەو و ڕۆژ چاودێری ئەکردن و گی بۆ قسەکانمان شل ئەکرد تەنانەت ئاگاداری خەونەکانیش بوو لە کاتی نووستنا هەموو کاتێک گەریکێکمان بەدەم خۆ چەند و شەیەکی شی بدرکانایە وەک مۆتەکە هەڵی ئەکوتایە سەری هاوڕێکم هەبوو جێگایەک لە جێگاکەی منەوە بوو ناوی وەفیە بوو لە پاش ئەوی ڕووناکی نەئەما گڵۆپەکان ئەکوژانەوە سەری ئێنایان نزیک سەرم و دەستمان ئەکرد بە چرپە چرت بوو قسەکردن تاکو نیوەی شەو ئەو باسی کوڕی مامەکەی بۆ کردم کە چەندی خۆش ئەوێ و ئەمیش خۆشم ئەوێ منیش باسی لە ئاوات و خۆزگەکانی داهاتوم ئەکرد هیچ شتێکی بەرچاوم نەبوو لە سەردەمی مناڵی و ڕابردووما تا باسی بکەم لە ئێستاشما نەخۆشەویستی و هیچ شتێکی تر لەو جۆرە لەلام نەبوو تەنها تەنها داهاتوم لە بەردەسا بوو تاکو باسی لێ بکەم و داهاتوم وەڵکی منەوە گۆڕانکاری و نەخشی تێدا ئەکێشم و بە سەربەستی و بە ئارەزوی خۆم زۆر جار بە بیرما هات کە لە داهاتووە بمە پزیشک یاخود ئەندازیار، یا پارێزەر یا دادوەر. ڕۆژێک سەرجەم قوتابخانە چووە دەرەوە و خۆم بینی لەسەر شانی کچەکانی هاوڕێم هاوار ئەکەم و دژی ڕووخاندنی حکوومەت، کاتێک گەڕامەوە بۆ قوتابخانە دەنگم دەرنەئەهات و سەر و قژم ئاڵۆسکاو و جلوبەرگم دڕاو هیلاک و ماندوو بووم، بەڵام ئەو شەوم بە داڵغی سەرکردە و سەرۆکی دەوڵەتەوە بەسەر برد. ئەمزانی کە ئافرەتان نابنە سەرۆکی دەوڵەتان. بەڵام هەستمان کرد کە من وەک باقی ئافرەتان و کچانی تر نیم چونکە سەرجەم کچان باز لە خۆشەویستی پیاوان ئەکەن و من وانیم ئەوەی کچانی سەر قاڵ ئەکرد بە لایەنەوە گرنگ بوو لای من بەتاڵ بوو شەوێک لە شەوان وەفیە لی پرسیم فردۆس خۆشەویستیت کردووە پێم وت هەرگیز وەفیە هەرگیز خۆشەویستیم نەکردووە بە سەرسوڕمانەوە سەیرێکی ئەکردم و وتی سەیرە لێم پرسی بۆچی سەیرە وتی دەموچاوت ئەڵێت خۆشەویستیت هەیە وتم چۆن سەرێکی بایە وتی نازانم بەڵام من وە هەست ئەەکەم کە تۆ ناتوانیت بەبێ خۆشەویستی بژیت پێم وت بەڵامت بێ خۆشەویستی ئەژیم وە فێژوتی یان درۆ ئەەکەیت یان ئەوەتا ناژیت ئیتر وەفیە نوست منیش بە چاوکراوی هەر سەرنجی تاریکیەکەم ئەیا چەند وێنەیەکی نوقم بووی دوور ئەهات و ئەچوون لە تاریەکیەکایا محمدین م ئەبینی لە ناو پووش و پەڵاشا ڕاکشاوەو بۆنی گژوگیاو پووش و پەڵاش ئەکات هەست بەرکەوتنی پەنجەکانی بە دەستەم ئەهاتایەت هەستم ئەکرد کە چێژی کۆن لە لام ون بووە و جێگاکەی نادۆزمەوە هەز ئەکەم لە دەرۆی جەستەم بێت کەچی لەسەر جەستەمە تەزوێک لێم ئەیا سەرەتاکەی وەک ئازارێک وایە و کۆتایەکەی چێژە شتێکە ئەمەوێ بیگرم دەستی لێم گەر بۆ ساتێکیش بوبێت بەڵام وەک هەوا لە دەستم دەرئەچێت وەک سەراب یان خەونێک بڵاو ئەبێتەوە ون ئەبێت ئینجا دەستەکەم بە گریان بەدەم خۆوە وەک ئەوەی ئێستا لێم ون بووبێت پێشتر لە لام بوونی هەبووە شەوانی قوتابخانە درێژ بوو ڕۆژەکانی درێژتر بیرمەوانم ئەخوێنەوە کاتێکیش کە ماوەیەکی زۆر لە بەردەست مابوو تاکو زەنگی نووسلی ئەیا ئەچوومە کتێبخانەی قوتابخانەکە و ژوورێکی تاریک و تۆزاوی تۆز و سەر هەموو کتێبەکان کەوتبوو بە پارچەیەک قوماشی زەرد تۆز و پیسیەکەیم پاک کردەوە و دەستمە کرد بە خوێندنەوە لە هەر کتێبێکی نوێ شتێکی نوێ فێر ئەبووم فیرعونەکانم ناسی فارس و تورک و عەرەبم ناسی لەبارەی تاوانی پادشا و فەرمانڕاوەکان شتم خوێندەوە هەروها لەبارەی جەنگ و شۆڕشی میلەتان و ژیانی شۆڕژگێران شتم خوێندەوە ڕۆمان و هۆنراوەکانی تایبەت بە خوێنشەویستیم خوێندەوە، بەڵام من هەستمەکرد کە حەز ئەکەم لەبارەی سەرۆک و فەرماڕەواکانەوە بخوێنمەوە زیاتر وەک لە باس و خواستی خۆشەویستی، لەبارەی فەرماڕەواو خوێنمەوە کە هێندەی سەربازەکانی ئافرەتانی بەدڕەوشت و بەردەستی هەبووە و فەرماڕەوای تر کە هەموو کاروفرمانێکی بریتی بوو لە خواردنەوەی مەی و چوون بەلای ئافرەتی بەدڕەوشتەوە. لێدانی کۆیلەکان بە قامچی و فەرمانڕەواکانی تر کە ئافرەتی ناوێت، بەڵکو حەز و خۆشی کات بەسەربردنی بریتی بوو لە ئاژاوەنانەوە و جەنگ هەڵگیرسان و کوشتن و خوێنڕشتن. فەرمانڕەوایەکی تر حەزی بە کۆکردنەوەی سامان و زێڕە، فەرمانڕەوایەکی تر کە شانازی بە گەورەی و دەسەڵاتی خۆیەوە ئەکات و هیچ پێوەیەکی جگە لە خۆی بە پیاو نازانێت، فەرمانڕەوایەک کە حەزی بە تاقیکردنەوە و نەخشەدانان و درۆ و دەلەسەکردن و لەگەڵ خەڵکی و مێژوودا دەکات، لە پاشان بۆم دەرکەوت کە سەرجەم ئەوانە پیاون و هەست و کەسێتیان کەم و نزمە، حەز و خۆشیان بۆ پارە و سێکس و دەسەڵات و سنوور نییە و چاودێری بە سەرەوە نییە و لەسەر زەمین هەرچی خوا پێی ناخۆشە ئەیکەن و دزی و درۆ لەگەڵ خەڵکی ئەکەن و هێندەش پتەو دەنگیان لە خەڵکی قایل ئەکات قسەکانیان هەنگوینە تیرەکانیان ژەهراوییە، مێژووش ڕووی ڕاستەقینەیان ناخاتە ڕوو، تاکو پاش مردنیان لە پاش مێژوو بە هەمان ڕەنگ و سوور و بوونێکی زیاترەوە خۆی دووبارە و سێبارە ئەکاتەوە. ڕۆژنامە و گۆڤارەکان ئەهاتنە کتێبخانە و ئەمخوێندنەوە و سەیری وێنەی فەرمانڕەوا و کاربەدەستانم تێ ئەکرد کە چۆن لە نوێژی هەینیا دانیشتووە و چاوە تێکشکاوە بێ دەسەڵاتەکانی ئەترووکێنێ و فێڵ لە خوا ئەکات و وەک چۆن فێڵ لە خەڵکی ئەکات. لە دەوروبەری ئەم فەرماڕەوایەشدا کاربەدەستان و بەرپرسانی خوار خۆی هەموو بێ دەسەڵات و دانیشتوان و بسم اللە ئەکەن و بە چاوێکی دوژمنکارانەوە و پڕ گومانەوە بەملاو بۆلای خۆیانا ئەڕوانن ئەیان بینم نوێژ ئەکەن بۆ گیانی شەهیدانی نیشتیمان ئەوانی مردوون لە جەنگێکا یاخود برسی و بوونێکی بە کۆمەڵیان دەردێکی کوشندە ئەم بینن سەریان شۆڕەکردەوە و دواو یان بەرز ئەکردەوە هەمووان گۆشتن و ترسنۆکن و هەرکەوشەی نیشتیمانی لە لێوەکانیانە دەرئەچوو دەست بە جێ ئەم زانی کە لەخوا ناترسن نیشتیمانیش بریتی بوو لە مردنی ڕۆڵەی هەژاران لە پێناو زەوی ئەوانە لە دوایەوکەی لە خوێندنەوەی مێژووی دووبارە وێنە و چیرۆکی دووبارە بێزار ئەبووم لە گۆشەیەکی تاریکی هۆڵەکەیا دائەنیشتم بە تەنیا لە دەڵغەی ئەوەیە کە لە داهاتووە ئەبێ ببم بەچی ئە ئەچمە زانکۆ ئە مامم ئەم خاتە زانکۆ جارێکیان یەکێک لە مامۆساکانم بینی دانیشت بووم سەرەتا من زۆر ترسام لەو پیکەرە ڕەشە گەورەی لەو تاریکەیە لەبەر دەمما قوت بووە پێش ئەوی لێم نزیک بێتەوە لە دوورەوتی ئەوە کێیە لەوێ دانیشتووە منیش بە دەنگێکی هێمنانی پڕ لە ترسەوە وتم، منم، منم فردۆس. لە پاشان لێم نزیک بووەوە و سەری سوڕما کە من لە باشترین و زیرەکترین قوتابی پۆلەکەیم کە دەست بە جێگوێیان لە بیستنی زەنگی نووستن بۆیە ئەنووسن. پێم وت بێتاقەتم، خەوم لێ ناکەوێت. لەگەڵم دانیشت. ناوی ئیقبال بوو. لەشی پڕ و کورت بوو قژی درێژ و دوو چاوی گەورەی ڕەش لە تاریکیا ئەمبینی سەیری ئەکردم و ئەمبینی هەرچەندە تاریک هەرچەند ئەمویست دوور بکەومە بە دوامە ئاهات و ئەیگرتم نەم ئەوی سەیری بکەم بە دەستەکانم دەموچاوم ئەشاردەوە بەڵام ئەو هەر سەیری ئەکردم ئینجا دەستم کرد بە گریان و دەستم لەسەر دەموچاوی لاداوتی فردۆس فردۆس تکال لە یەکەم مەگری وتم لێم گەڕێ با بگریم وتی هەرگیز نەم بینیوە بگریت چی قەوماوە وتم هیچ هیچ وتی نابێت ئەبێت شتێک ڕووی دابێت وتم هیچ ڕووی نایەوە مامۆستا ئیقبال بە سەرسوڕمانە وتی بێ هۆ ئەگریت وتم نازام هۆی چییە هیچ شتێکی نوێ لە ژیانما ڕووی نەیاوە بە بێدەنگی لە لاما دانیشت و چاوە گەورە ڕەشەکانی لە تاریکی ئەو شەوەیا ئەم بینی خێرا خێرا پڕ ئەبوون لە فرمێسک و بەسەر ڕوومەتەکانە ئاتنە خوارەوە بە لێوەکانی ڕاکێشی ئەکرن و بۆ ناو دەمی و چاوەکانی وشک ئەبوو و پاش کەمێکی کە بە هەمان شێوە دووبارە چاوەکانی پڕەبێتەوە لە ئاو ئەم جارەیان دڵۆپێک فرمێسک کاتە خوارەوە کەوتە سەر لوتی و دەسە سڕەکەی دەرهێنا و سڕی پێم وت مامۆستا ئیقبال بۆ ئەگریت؟ وتی نەخێر. دەسە سڕەکەی شاردەوە و ڕووە گرژەکەی نەما و زەردەخەنەیەکی کرد. ئەو شەوە ئارام و بێدەنگ بوو جوڵە نەبوو جیهانیش تاریک بوو، نە خۆر دیار بوو نە مانگ، ڕووبەڕووی یەک چاومان بڕی بۆ چاوی یەک و سەرنجی چاوەکانیم ئەیا و ڕەشێنەکانی چاوی ڕوو لە زیادبوون ئەبوو، وەک ئەوەی تیشکێکی سحری لە جێگایەکی نادیارەوە کە لەسەر زەوی بوونی نییە. هەروەها لە ئاسمانیش لەبەر ئەوەی شەوان زەوی تاریکە و ئاسمانیش ڕەشە بەبێ خۆر و بێ مانگ بە چاوم چاوەکانیم گرت دەستم درێژ کرد دەستەکانیم گرت لە بەریەکەوتنەکە ئەو چێژی کە لە مێژەوە لە تەمەنم درێژتر ئەهاتە جەستەم شتێکم بیرهاتەوە پێش ئەوی لە لێوەکانم بدرکێنم بیرم چۆ دڵم سز بوو لە پاشان لێدانەکانی زیادی کردو وەک ئەوەی لە شتێک ئەترسێت ون بووبێت بەهێزێکی پتەوەوە دەستم گوشی و لە دوایە هەر جارێک ئەم بینی ئەمویست شتێک بڵێم بەڵام بیرم ئەچۆ دڵم لێدانەکانی لە لێدانی ترسی ئەکرد و هەستم ئەکرد حەزەکەم دەست درێژ بکەم تا دەستی بگرم بەڵام مامۆسا ئەقبال ئەچۆ پۆل و ئاهاتە دەرەوە بێ ئەوی سەرنجم بات وەک سەیری بکرمایە وەک هەر قوتابێکی دیکە ئاسایی لی ئەڕوانیم لەناو جێگاکەشمان لە پێش ئەوی بنوم هەر بیرم ئەکردەوە ئایا مامۆستا ئیقبال لە بیری کردم لە پاشانۆفیە جێگاکەی لە جێگاکەم نزیک ئەکردەوە ئەیوت چیت لە بر کرد منیش پێم وت نازانم وەفیە ئینجا وەفیایی وت فردۆس تۆ لە دنیای داڵغای ئەژی ئەموت هەرگیز هەرگیز وەفیە ڕوویدا ئەویش لێ پرسییم چی ڕوویدا هەوڵم ئەیا پێی بڵێم چی ڕوویا و بیرم چوو بۆ یان هەرگیز هیچ شتێک ڕووی نەیابوو چاوەکانم توند لێک ئەنا و لە هەوڵی ئەوەیا کە شتێک بێتەوە یادم چاوە ڕەشە گەورەکانی مامۆستا ئیقبالم ئەهاتەوە پێش چاو سەرنجم ئەیا و لیان ورد ئەبوومەوە ڕەشاوی چاوی بە قەباری زەوی گەورە ئەبوو سپێنەکەشی هێندەی قەبارەی خۆێری لێ ئەهات چاوەکانم ڕەش کە و پێشکەی ئەکرد و وێنەکانی لەبەر چاوما بە جۆرێک تێکهەڵ ئەکرد کێوێنی دەموچاوی باوکم لە دایکم جیانا ئەکردەوە و لە دەموچاوم مام محەمەدین لە ئیقبال و وەفیە کاتێکیش لە ترسی کوێربوون چاوم ئەکردەوە دەموچاوی وەفیەم ئەبینی لە تاریکیا هێشتا نەنووستووە پێم ئەوت فردۆس تۆ مامۆستا ئیقبالت خۆش ئەوێت بە سەرسوڕمانەوە ئەموت من ئەیوت، بەڵێ تۆ، لە تۆ زیاتر کێ؟ ئەموت، وەفیە، هەرگیز! ئەمیش ئەیوت، ئەی کەواتە بۆ مووشەیەک باسی ئەکەیت؟ منیش ئەموت، من؟ هەرگیز ڕووی نەیاوە، تۆ هەر ئاوا شت زل ئەکەیت. وەفیەش ئەیوت، مامۆستا ئیقبال مامۆستایەکی باشە. منیش ئەموت، بەڵێ، بەڵام ئەو ئافرەتە ئایا ئەبێت ئافرەتێک خۆش بوێت؟ تاقیکردنەوەی کۆتایی ساڵ چەند ڕۆژێکی مابوو، وەفێ چیتر باسی خۆشەویستەکەی بۆ نەکردم زەنگی نووسنی شەوان وەک جاران خێرا لی نەئەیا هەموو شەوێک لە هۆڵی خوێندنەوە لەگەڵ وەفی و کچانی تر خەریکی خوێندنەوە خۆ ئامادەکردن بووین بۆ تاقیکردنەوە بێگومان ئافرەتە چاودێرەکەش ناوبەناو ئەهات و ئەچوو تا بزانێت کێ سەرقاڵە و دوور لە خوێندنەوەیە هەر کاتێک یەکێک لە کچەکان سەرێکی بەرز بکردایەتەوە یاخود پشتێکی ڕاست بکردایەتەوە ئەم ئافرەتە کوت و پڕ ئەنیشتە سەری و سەری شۆڕ ئەکردەوە بەسەر مێزەکەیا بە دەست وێڕای هەموو ئەمانەش من هەر حەزم لە کۆشش و خوێندنەوە بوو لە پاشان ئەنجامی تاقیکردنەوەکان ئاشکرا کرا من دووەمی قوتابخانەکەم و حەوتەمی هەموو وڵات بووم شەوی ئاهەنگی دابەشی بەڵگەنامەی دەرچوون لەگەڵ هۆڵی قوتابخانە ساز کرابوو سەرجەم کە سوکار و باوک و دایکی قوتابیان ئامادە بوون بەڕێبەری نای منی خوێنەوە کە بچمە سەر شانۆ بەڵام من نەمتوانی وەڵامی بەمەوە و هەسمە سەر پێ و دووبارە ناوی خوێنمەوە منیش هەر لە جێگەی خۆم و دەنگم بەرز کردەوە و وتم بەڵێ، ئیتر هەرچی دانیشتوانی هۆڵەکە بوو هەموو تێکڕا لایان کردەوە بەلای منا و چاویان تێبڕیم بەڕێوبەر وتی هەستە وەڵام بدەرەوە نەمزانی چۆن هەستام لە پاشان لی پرسیم بەخێوکەرت لە کوێە نەمتوانی وەڵامی بەمەوە خەریک بوو شتێک بڵێم هۆڵەکە بێدەنگ بوو هەمویان ڕۆیان کرد بۆ پێشەوە بۆ لای بەڕێوبەر و پشتیان لە من کرد لە ناکاو دەستێک دەستەکانمی گرت و بەرەو شانۆ بۆ لای بەڕێوبەر پەلکێشی کرم و بە نێو دانیشتوانا دەمم کردەوە شتێک بڵم وەڵامی دامەوتی فردۆس هیچ مەڵێ لە پاشان گەیشتمە سەر شانۆ بۆ لای بەڕێوبەر ئینجا مامۆستا ئیقبال ئیمزای کرد و بەڵگەنامی سەرکەوتنی بەسەر هەموواناوەرگرت و پاشان بەڕێوبەر کوی نمرەکانی خوێنەوە گوێم لە غەڵبەغەڵ بوو دەنگێک بوو ئەهات لە هۆڵەکەیا لە چەپڵلیان ئەچوو ئینجا بەڕێوبەر دەستی درێژ کرد و پاکەتێکی ڕەنگاو ڕەنگی بەسراو بە قەیتانێکی سەوز یامێ و توانام نەمابوو لێی وەرگرم وەک بەنج بووم مامۆسا ئیقبال لێی وەرگرتم و گەڕامەوە بۆ ناو دانیشتوان بۆ جێگاکەی خۆم و بەڵگەنامە و پاکەتەکەکەم لەسەر دانا و لەسەر باوەشما دانا و ساڵی خوێندن کۆتایی هات باوکان و بەخێوکەران هاتن هەرچی کە سوکاری تەلەبەکانی هەر هەمی هات بەڕێوبەر بروسکەیەکی کرد بۆ مامم ئەویش هات منی وەرگرت لە پاشان ئاهەنگەکە ئیتر مامۆسا ئەقبالم نەبینیەوە کاتێک ئەو شەوە زەنگی خەوتن لێیا من نەنووسم چوومە تاریکایەکە و جاری پێشوو بە تەنیا دانیشتم و تاریکاییەکەم لە بەرچاو کەوت وەک سێبەرێکی گەورە وابوو زۆر ئەترسام بەرەو ئەو تاریکایی چووم ئاو و ئارەق و سەر تاپا جەستە و ناودەست و قژیشمی داگرتبوو کاتێکیش نزیک بووم و بە هێمنی بانگم ئەکرد مامۆستا ئیقبال پێش ئەوەی قوتابخانەش جێبێڵم بە چاوەکانم سەر تەپا خوێندنەوەم دایە بەر ئەو ڕێژنەی سەرنج بەسەر دەرگا و پەنجەرە و دیوارەکانە وەک ئەوەی چاوەڕوانی شتێک بم چاودێریم بکات لە پڕ لە پەنجەرەکەیەوە ماڵ ئاوایی و خواحافیزبیم لێ بکات لە هەر چرکەیەکی شا بێهیوا ئەبووم بەڵام هەر چاوە چاوم بوو مام گەیشتە شقامی پێش قوتابخانە و منیش لەگەڵ یا دەرگای قوتابخانەمان لە دەرەوە لێ داخراوتم مامە تکات لە یەکەم یەک چرکەی تر چاوەڕوانم بکە چوومە بەر دەرگاکە و داخرابوو هێندەی تر بێهیوا بووم پاشان بە چاهنگایەکی قورس هاتم بە دوای مامدا هەر کاتێکیش لە پاش خواردن و خواردنەوە ئەنووسم وێنەی دەرگا داخراوەکەی قوتابخانم ئەهاتەوە پێش چاو ئەمزانی لە ماڵی مامم ئافرەتێکیش لەگەڵدایە کە هاوسەرێتی مامی ئەم مناڵەش مناڵی ئەون و لەم خانوویە تەنها قەنەفەیەکی بچکۆلانی شکاوە لە ژووری ناخواردن خواردنو جێگای نوستن و حەوانەوی منە هیچ جیاوازیەکی نیە لەگەڵ ژورە تاریکەکەی قوتابخانەیا جگە لەو چرپە چرپە هێمنەی نێوان مام و هاوسەرەکەی نەبێت کە دەهات مامم ئەیوت ئەو بەڵگەنامە ناوەندیە لەو بڕوایە دانیم کارێکی بۆی دەست بکەوێت ناشزانی لەسەر ئامێری چاپ بنوسێت کاری بەڕێوبەرو سکرتاریەتیش نازانێت ژنەکەی مامیشم ئەیوت ئەی کەواتە چی ئەزانێت هیچ شتێک ئەم قوتابخانە ناوەندیە هیچیان فێر ناکەن پێویست بوو بخستایەتە قوتابخانەیەکی ناوەندی بازرگانی پێویست بوو کرداری ڕابردووە ئێستا چیەکەیت ئەتوانیت لامان بمێنێتەوە تاکو کارێکی بۆ ئەدۆزمەوە تێبینی ئەم گفتوگۆیە لە نێوان هاوسەرەکەی و مامیایە لەوانەیە بەم شێوەیە ئەم حاڵە ساڵێک بۆی ئەچێت خانووەکە تەنگەبەرە و گرانی و ئەویش هێندەی مناڵەکان زیاتر ئەخوات هاوکاریت ئەکات لە کاروباری ناو ماڵ و مناڵەکانا خزمەتکارێکی باشمان هەیە و خۆم خواردن ئەکەم و پێویستمان پێی نیە با هاوکاریت بکات لە چێژ لێنان و تۆش بەتاڵ ئەبیت بۆ بەخێوکردنی مناڵەکان خواردنیم بەدڵ نیە خواردن بەدەست مامە شێخە و دەستی باش نیە بەدڵم نیە تۆش بەدڵت نیە بیرت چۆوە بامیەکی لێنابوو وتت ئەمە بامێ نیە ڕاهاتوویت بامی دەستم بخۆیت ئەتوانی لە جیاتی سەعدیە خزمەتکار دابنێیت و خەرجی ئەو خزمەتکارەمە بۆ بگێڕێتەوە ناتوانین بیخیتە جێی سعدیە چونکە سوک و سۆڵە و خواردنی کەم و خەوی سوکە و دڵی گەرمە بەڵام ئەو لەشی قورسە و دڵی ساردە ئەی چار چییە ئەتوانین ڕزگارمان بێت لە دەستی بەناردنی بۆ زانکۆیە لە ناوخۆیی لەگەڵ قوتابیەکانە بژی زانکۆ بۆ ئەوەی لە لای پیاوانە دابنیشێت شێخێکی بەڕێز و پیاوێکی ئاینی وەک من کچی براکەی بنێرێت لەگەڵ پیاوانە تێکەڵ بێت پاشان خەرجی زانکۆ لە کوێ بێنم لە کڕینی کتێب و جل و بەرگ بەم گرانی و بەرزبوونەوی نرخەکان بە خێرایی موچەی حکومەتیش ساڵی چەند فلسێک زیاد ئەکات مامە شێخ من بیرێکی باشم لایە چییە؟ شێخ مەحمودی خاڵم پیاوێکی باشە و موچەی باش وەرئەگرێت مناڵی نیە و لەوەتەی خوالێخۆشبی ژنی مردوە بەتەنها ئەژی گەر بێت و فردۆس شوو بکات بە شێخ مەحمود ژیانێکی شادی و کامەرانی لەگەڵا بەسەر ئەبات و ئەویش ژیانێکی خۆشی بەسەر ئەبات و گوێرایەڵی ئەبێت بەڕێوبەری ماڵی دەست ئەکەوێت مام شێخ فردۆس گەورە بووە و ئەبێت شوو بکات مانەوەی هەتا ئێستا بێ شوو مەترسی هەیە فردۆس هەژارە و نەزانە خەڵکی ساختە چیە و دەست درێژ زۆرە من لەگەڵتام بەڵام شێخ مەحمود لە تەمەنا لەو گەورەترە. کێ ئەڵێ گەورەیە ئەو تەنها ئەم ساڵ خانە نیشین کراوە فردۆسیش مناڵ نیە هاوڕێی ئەو چەندین ساڵ لەمەو بەر شوێیان کردوە و مناڵیشیان بوە پیاوێکی بە تەمەنی وەک شێخ مەحمودیش بۆی باشترەبێت لە گەنجێک کە گاڵتەی پێ بکات و لێی بات خۆشت هەڵسوکەوتی گەنجی ئەمڕۆ باش دەزانیت لەگەڵتام بەڵام ئەو عەیب باریی دەموچاوی عەیبە کێ ئەڵێ ئەو عەیبەیە مام شێخ پیاو تەنها گیرفانی عەیب باری ئەکات ئێ گەر هاتو فردۆس پێی قایل نەبوو بۆچی قایل نابێت هەلی لەمە باشتر دەست ناکەوێت ئەی شێخ پێی قایل ئەبێت گەر من قسەی لەگەڵا بکەم و قایلی بکەم ئەشتوانم داوای مارەیەکی قورس بکەم چەند سە جنێیە تا دوو سە گەر پێی بێت گەر هات و سە ئەوا خێرا کە لای خواوە داباریە و داوای زیاتر ناکەم سەرەتا لە دوو سەوە دەست پێەکەم خۆ دەزانی پێیەکی پولەکی و چەنەها کاتژمێر لەسەر فلسێک ئەیڕێسێت ئەگەر قایل بێت بە سە جنێ ئەوا لە لای خواوە نێراوە منیش ئەتوانم ئەو قەرزەی لەسەر مانە بیەمەوە ئەوە لی ئەنێمەوە و چەند پارچەیەک جلوبەرگی لە ژێرەوە یەک دوو عەزی بۆ فردۆس پێ ئەکڕین و نابێت بەو جلوبەرگەی لە بەریەوە بێین بە شوو خەمی ناوماڵ و خانووشت نەبێت شێخ مەحموود خانووەکەی گەورەیە و ناوماڵی سەردەمی خوالێخۆشبووی وەک خۆی ماوەتەوە و بەتاوەتی هەموو تۆکمەی و هەموو ئیشی ئەمڕۆ کە تەنها هەیەتی بۆی بازرگانیە زۆر ڕاستە بۆ خوای ئەم فردۆسە کە کچی براتە خوا خۆشی ئەوێت زۆر باش بوو مسۆگەر ئەبێت گەر بێت و شێخ مەحموود پێی قایل بێت تۆ ئەڵی قایل ئەبێت بێگومان قایل ئەبێت بۆ قایل نابێت هێندەی بەسە ئێ ئەبێتە هاوسەری شەخ شێخێکی بەڕێز و پێوێکی ئاەنی وەکو تۆ لەوانەیە شێخ مەحموود بیر لە ئافرەتێکی دەوڵەمەند بکاتەوە بیهێنێت خۆ دەزانیت پارە پەرستە مامە شێخ تۆ خۆت بە هەژار ئەزانیت حاڵمان لە حاڵی زۆر کەس باشترە و سوپاسی خوا ئەکەین بەڵێ بەڵێ سوپاسی ئەکەین لە بەبێ زیاد من ڕاکشابووم گوێم لێ بوو کە مام ئەوی سوپاسی ئەکەین و لێی بە زیاد بێت و ئەمدی و ئەودیوی دەستی خۆی ماچ ئەکرد و لەسەر و هەموو ئەوانەوە ئەوان بە دەنگی چپەچپ قسەیان ئەکرد و دەنگی ماچیان ئەهات و هێندەی نەبر ماچی دەستی خۆی ئەگواسرایەوە بۆ ماچکردنی دەستی ژنەکەی لە پاشان قۆڵی ئینجا قاچەکانی گوێم لێ بوو کە قۆڵی یان قاچی ڕائەکێشا ژنەکەی مامیشم ئەیوت بەسە مامە شێخ بەسە ئەویش بە دەنگێکی ئارام و لەسەر خۆوە وەڵامی ئەیاوە بەسەی چی ئافرەت لە پاشان تەقەتەق و جیڕەجیڕی ژێر سیسەمەکەیان ئەهات ئینجا گوێم لە هانا سەبڕکێ بوو ژنەکەی مامیشم دەنگی بە جری ئەهات و دووبارە ئەیوت بەسە مامە شێخ گوناحە بۆ وا ئەکەی ئەویش لە وەڵاما ئەیوت گوناحی چی ئافرەت من مێردتم و تۆ ژنمی. تەقەتەقی سیستەمەکە زیادی کرد دوو جەستەی گەورە جووت ئەبوو لێک جیا ئەبۆوە کاری سێکسی ئەنجام ئەدرا و ئینجا جووڵە وەک شێت ئەخێرا ئەبوو هێندە پتەو بوو سیستەم و دیواری نێوان من و ئەوان قەنەفەکەی ژێر منیش ئەلەریەوە و منیش وەک ئەوان هەناسە بڕکێم پێ ئەکەوت لە پاش خاو بوونەوەی ئەوان منیش چاوەکانم ئەچووە خەوێکی قووڵ بەیانیانیش کاتێک کە خواردنی بەیانیم ئەخوارد بۆ مام هەر کە مام لی ئەڕوانیم کاتێک کە کوپێک یان چا شیرم ئەخواردەوە ڕوویم لێ نەئەکرد و سەرنجی چاویم نەئایا ئینجا چاوەڕوانم ئەکرد تاکو مامت ئەچووە دەرەوە چوومە ژوورەکەی خۆم و لە ژێر قەنەفەکە پێڵاوەکانم و جلی نووسنەکەم و بەڵگەی نامەی خوێندنی قۆناغی ناوەندیەکەم کۆکردەوە و عەزیەکەی دەرەوە و پێڵاوەکانم لەبەر ئەکرد ژنەکەی مام لە چێشخانە و سەرقاڵی دروستکردنی خواردن بوو